خوای پەروەردگار هاتنمان بۆ جومعە و جەماعەت و ماڵی خۆی بکاتە ڕێنمایی و ڕۆشنایی ژیانی دنیا و ڕووناکی ناو قەبر و ڕزگاربوونی مەیدانی مەحشەر و شادبوون بە بەهەشتی بەرین اللهم ئامین خۆشەویستان خوای پەروەردگار لەناو ناخی مرۆڤدا کۆمەڵێ غەریزەی دروست کردووە ئەم ئینسانە خوای گەورە کۆمەڵە غەریزە کۆمەڵە هەستی تیا دروست کردووە لە پێناوی کۆمەڵێک ئامانجی بەرزدا بۆ نمونە لە ئینساندا هەستی برسێتی و تینوێتی هەیە بەبێ ئەوەی کەوا هەستت پێ بکرێ تۆ لە ناخی خۆتا هەست دەکەی برسیتە و کاتێکی ژنانت خوار هەست دەکەی تێر بووی یان هەست دەکەی تینووتە کە تێرت خواردەوە زیاتر ناخۆیتەوە وەکو سارەیەک نی گێچەک بە لاقەتتەوە بێ سەیری کەی بزانی دەرەجەکەی گەیشتۆتە کوێ سبحان الله ئێمە لەگەڵ ئەم شتانە ڕاهاتوین تەنها ئەوەندە بەسە ئینسان بەس سوپاسی پەروەردگاری لەسەر بکا و ئیمان بە خالقێتی پەروەردگار ذاتی الله سبحانه وتعالى بێنێ چونکە خەڵکانێک دەبینین من خۆم بینیومە خەڵکێک کە بۆ کاتێک کەوا یەک دەماری مێشکی تێک چووە لە کۆمەڵە فلیم و ئەعجازی زانستیدا بینیومە خواردنی بە قاب ئەدەنێ بە پەرداغ دەزان داخۆ تێر دەخواتەوە یان نا یعنی هەرچی خواردنیەکی دنیای هەتا گەدەی دەتەقێ هەر بیدەیە هەر دەخوا نازانێت تێرە یان نا ئەگە بە تانکەر ئاو بکەنە دەمێەوە هەتا ڕیخۆڵەکانی ئەتەقن هەر دەخواتەوە بۆیە ڕێژەی دکتۆر بۆ دیاری کردەوەڵە دوو پەرداخ پەرداخونیوێک ئاو لەگەڵ قاپێک خواردەمەنیدا ئەگە تەوا بوو دیارە تێری خواردەوە چونکە خۆی هەستی پێ ناکە بەڵام خوا ئەم غەریزەی لە تۆدا دروست کردووە بەبێ ئەوەی کەوا ئاژماژە و سەعاتێک و گوێچێکت پێوە بێ هەست دەکەی کە پێویستت پێیەتی و ئەگەر لە حەدی خۆیان تێرت خوارد و تێرت خواردەوە وازی لێ دێنی ئەگەر خوا ئەم هەستەی دروست نەکردایە وەکو خۆت نەدەمایتەوە ئەمە لە پێناوی بەقای خۆتدا خوا هەستی برسێتی و پاشانیش هەستی تێربوون و تێراوبوونی تیا دروست کردووی پاشان بۆ ئەوەی ئەم مرۆڤە بەقای ببێ و بمێنێتەوە لەسەر زەویدا نەش و نما بکا زیاد بکا ئەم نەوەیە دەمرێ نەوەیەکی نوێ لە جێگاکەی بێ خوای گەورە غەریزەیەکی جنسی و سێکسی تێ خەڵق کردووە کاتێک کەوا کوڕ و کچ گەیشتە تەمەنی باڵغ بوون هەستی بۆ ڕەگەزی بەرامبەر دەجوڵێ خوا گەورە ئەم دەرگایشی لەسەر مرۆڤەکان دانەخستووە چونکە حیکمەتێکی گەورەی تێدایە ئەمە ئاژەڵیانە نایباتە سەر، چونکە زەواجێکی شەرعی هەیە کە حیکمەتی خوایی وایە ئەم کوڕ و کچە بە شەرعی خوا بە ئەو پەڕی ڕێز و حورمەتەوە بەیەک دەگەن، درێژە پێدەری جیلی ڕابردوو دەبن، چونکە کە ئەو زەواجی کرد چینی ڕابردوو و نەنە و داپیرە و باپیرە بەرەو کۆتایی ژیانن ئەبێ ئەمان شوێنەکانیان بگرنەوە. سەیری ئەم دینە چ جوانکاریەکی تێدایە کە خوای گەورە خالقی ئەم مرۆڤە بۆ مرۆڤی دروست کردووە لەگەڵ ئەو هەستی خواردن و جنسەدا خوای گەورە هەستێکی تریشی لە ناو ناخی ئینسانا دروست کردووە ئەگەر ئینسانێکی ساغ و سەلیم بێت چۆن ئینسانی فیتڕەت سەلیم خواردنی پیسی پێ ناخورێ بەڵام ئینسانی ژواهەیە پاک و پیسی نازانێ ئینسانی فیتڕەت سەلیمیش حەزی بەبوونی خۆیەتی بەبوونی کەسایەتی خۆیەتی زانانی دەروون ناز ناویان ناو بوونی خود یان دەتوانی بوونی کەسایەتی ئەوەی لە کوردەواری دا زۆرتر بەکاردێ ئەگەر وشەکەش عەرەبی بێ پێوان شەخسیەتی هەیە هەموو ئینسانێک حەز دەکا شەخسیەتێکی هەبێ ئەگەر تێر بی تێراو بی ژن و منداڵت هەبێ بەڵام کەسایەتی و شخصیتت پێشێل بکرێ هەز بە نقصانێک دەکەی ئەڵە ڕێزم لێ نەگیراوە بۆیە ئینسان بەردەوام هەوڵ دەدا شخصیتێک بۆ خۆی دروستکە شخصیت دروستکە لە پێناوی ئەوەدا کۆمەڵە کار ئەنجام دەدا هەیە تا ئێوارە بلۆک دەکێشێ بەر دەکێشێ بۆی وجودێکی هەبێ لە ماڵەوە بۆی چاو لە دەستی خەڵک نەبێ هەیە پیشەیەکی جوان دەزانێ هەیە شەهادەیەکی باش بەدەست دێنێ هەوڵێکی زۆر دەدا زیاتر دەخوێنێ هەیە هەوڵ دەدا سیحەت و لاشەی ساغ بێ خۆی لە نەخۆشی دەپارێزێ هەیە بە هێز و قوتی خۆیەوە شانازی دەکا هەیە بە نەسەب و بنەماڵەکەیەوە دەڵێ کوڕی فڵان کەسم بنەماڵە و عەشرەتی فڵان کەسم هەیە شانازی دەکا بە مناڵێکی باشەوە حەز دەکات نەوەکانی کوڕ و کچی باش بن و ڕەحمەت بۆ دایک و باوکیان بچێ ئەمانە هەموو خوا لە ناخی خۆ تا عەرزی زەرعی کردوون چاندوونی هەوڵیان بۆ دەدەی حەزیان پێ دەکەی لە پێناوی یەک مەبەستاوی شخصیەتێکت هەبێ کەسایەتێکت هەبێ ڕێز و حرمەتێکت هەبێ من ئەمڕۆ لەسەر وتارەکەی ئەم جومعەمان کە بەشی یەکەمێتی لەسەر شەخسیەتی ئینسان دەدوێم کە زۆر بەداخەوە دەڵێم دول لە ڕووی جەنابتان هەیە نانی بەدەست هێناوە ماڵ و سامان و ژن و منداڵیشی بەدەست هێناوە بە پارەکەی بەڵام لە پێناوی ئەم دوانەدا شەخصیەتی بەداخەوە لەدەست داوە لە پێناوی ئەوەدا خانوویەکی باش پێکەوەنێ پارەی باش کۆکاتەوە شەخصیەتی لە ناو خەڵکا لەدەست داوە هەیە لە پێناوی ژەمێ نان و تەماحێکی ورگە شەخسیەت و کەسایەتی خۆی دۆڕاندوە لە ناو خەڵکا ئەمڕۆ ئەزمەی کەسایەتیەکانە ئەزمەی شەخسیەتەکانە ئەزمەی شەخسیەتی مەلای باشە مەسئولی باشە مۆزەفی باشە ڕیشسپی بە شەخسیەتە گەنجی بە ئەخلاقە یعنی ئێوە ئەهلی مزگەوتن لە خوا بەزیا بێ کە نمونەی خەڵکانی ڕێک و پێکن ئەینا دەیان خەڵکەیە دەمێکە ئیستیقالەی داوە لە شەخسیەت ئەڵێ بەس پارەت دەستکەوێ بەس کۆشکت هەبێ بەس سارەی باشت هەبێ لە پێناویا چۆن شەخسیەت دەدۆڕێنی گرنگ نییە والله هیوا هەیە دەبینی لەگەڵ حرمەتما کە سەیری سەر و سیمای دەکەی ئەڵێ ئەمە ڕێژ عەشیرەتێکی گەورەیە کەچی ئەوانەی ڕەفاقەتیان کردوە و معامەلەی لەگەڵ دەکەن ڵەن بابە شەخسیەتی چی و ڕەیس عەشیرەتی چی وەڵڵا لە پێناوی پێنج هەزاری تەبعا دە جار تەڵاق دا خوا پەنا بەخوا شەخسیەتی نەماوە من تۆ نایناسین ئێنا ورد بووە بۆیە زۆر ئەساسە ئێمە بەو دەرسەدا بچینەوە خوا وریامان بێ وریای خۆمان بین هەمووی بە پشتیوانی خوا دەکرێ هیچ کەس ئازایەتی خۆی نییە بەڵام خواش عیلم و عەقڵی داوە بە مرۆڤ کە شەخسییەتی خۆت نەدۆڕێنی کە لە دەستی نەدەی جارێکی تر دوای ئەوەی خوای گەورە فەرمووی وەلەقەد کەڕەمنا بەنی ئادەم ئەی نەوەی ئادەم تۆ خاوەن ڕێزی لای خوا لای خەڵقی خوا ڕێزت هەیە ڕێزی خۆت مەشکێنە ئەو ڕێزەش بە دوو شت پارێزگاری دەکرێت یەکەم پابەندبوون بە شەرعی خواوە خوای گەورە کە ئەو قورئان و حەدیسەی ناردۆتە سەر ئەم زەویە ئەم نور و ڕۆشنایی بڵاو کردۆتەوە ئەگەر جێبەجێیکی عەمەلی پێ بکەی شوێنی بکەوی کاری پێ بکەی یەکەم بەرهەمی هەر لە دنیا پێش قیامەت کە بە هەشت جێگاتە ئەوەیە شخصیەتێکی گەورە بۆ خۆت پەیدا دەکەی ها خوا دەفەمێن نەزەر مەکە قورئان دەفەرمێ نەزەر مەکە چاوت بپارێزە ژنی یان پیاوی کوڕی یان کچی ئەزانی کە چاوت پاراست خاوەنی چەند شخصیەتێکی بەرزی ئیوا هەیە گەنجێک هاچێتە ماڵێکەوە کە دەڕوا ئەڵەن هەی ڕەحمەتی خوای لێ بێت چ شخصیەتێکی بەرزی هەیە چاوی لە ئاز ئافرەتی نامەحرەمی ئەو ماڵە بەرز نەکردەوە هیواهەیە سایەقی تەکسیەکە خاوەنی سەیارەیەکە کابرا عایلەکەی خۆی کە بۆ خۆی بۆی نەکراوە ئەڵێ لەگەڵ فڵان کەسا بینێرە قەسەم بەخوا لەو ئاوێنەوە سەیری عایلەکەی نەکردووە ئەمە قورئان ئەم شخصیەتی بۆ دروست دەکاو لە ناو سەد کەسە ئاماژە بەو دەکرێ ئەڵێ جێگەی سیقەیە ئەڵێ جێگەی متمانەیە ئەڵێ دراوسەی فڵان کەسم ماڵ و عایلەکەی خۆی کچەکانی لەگەڵ کچی خۆیان فەرق ناکا گەنجەکە وازانێ ئەوەش خوشکی خۆیەتی کچی دراوسێکەی ئەمە چونکە بە قسەی قورئانت کردووە کە ڵە چاوت بپارێزە لە نامەحرەم قورئانە کاتێک کە پێت دەفەرمێ ئاگات لە خۆت بێ لا حەدیسە لا یەخلون رجل بامرأة لەگەڵ ژنێکا لە ماڵێکا قەت بە یەکەوە مەبە ئەگە پیاوێکی مەحرەمی لێ نەبێ تۆ خاوەن پیشەی جاری وایە ئیشێک بۆ ماڵێک دەکەی ئەتەوێ پارەیەک کۆکەیەوە بە هەر وەزیفەیەک بێ کە چووی پیاو لە ماڵەوە بوو مەچۆ لە ژوورەوە لێی دانیشی چونکە لەو کاتەدا شەیتانێک جاری وایە شەیتانەکە شەیتانی ئینس نییە شەیتانی ئینسانە هات و تۆی لەو ماڵەدا بینی و پیاوی لێ نەبوو دوور نیە هەزار بوختانت بۆ بکرێ ئەزانی پێغەمبەری خوا صلی الله علیه و سلم زۆر لەوە ترساوە کە ئینسان شخصیەتی ورد بێ جارێکیان لە مزگەوتا ئیعتیکافی دەکرد ئیعتیکاف ئەوەیە نێت بێنی بڵێی من ئەمڕۆ تا ئێوارە لە مزگەوتا بەس بۆ کاری حاجە و پێویستی چوونە سەر ئاو و دەستنوێژ نەبێ ناچمە دەرەوە خوایە ئەمڕۆ خۆم تەرخان کردووە لەم مزگەوتا عیبادەتی خوا دەکەم مادەم کار و کەسابەتێکم نییە وەختی کار و کەسابەت نییە بۆ زەمەنەکەم لە بازاڕا کە دوکانم نییە و بازاڕم نییە بە فیڕۆ بچێ بۆ نەچم لە مزگەوتا عیبادەتی خوا بکەم پێغەمبەری خوا صلی الله علیه و سلم ئەو ڕۆژەی بۆ اعتیکاف دانابوو ئەفەرمێ خەریب و تاریک دەبوو دوو کەس بەوێدا ڕۆشتن دوو ئەسحابە سەلامیان کرد و ڕویان لە پێغەمبەری خوا سەلام نەکرد چکە ئافرەتێکی لەگەڵایە پێغەمبەری خوا سەلامی یەکەی سانەوە فەرمووی وەرن وەرن مەڕۆن ئەوە سەفیەی خێزانی خۆمە ئەوە سەفیەیە وەرن سەیریکەن خێزانەکەی خۆمە وتیانەی پێغەمبەری خوا خۆ خوا نەخواستێمە تۆ بڵێی گومانێکمان لە دڵاوی بەرامبەر بە پێغەمبەری خوا صلی الله فەرمووی ئەوە شەیطان و نەفسە وەکو خوێن لە دەماری ئینسانا دەگەڕێ کاتێ ژن و پیاوێک بەیەکەوە دەبینێ حتا جارێک خێرەکە پێت دەڵێ ئەمانە ژن و مێردن ئەمە خوشک و بران سەد جار لەو لاوە نەفس پێت دەڵێ ئەمانە بە خیانەت لێرە وەستاون دەبێ ئیشیان چ بێ وەرە بزانن سیرکەنەوە بەخوا خێزانە حەڵاڵەکەی خۆمە ئافرەتێکی بێگانە نییە ئەگەر پێغەمبەر صلی الله علیه و لە ئەوە ترسابێ ئەبێ من و تۆ زیاتر حەزەر بکەین جا کاتێک کەوا تۆ ئەچێ ماڵێکەوە کە پیاوەکە لە ماڵ نەبوو هەر لە دەرگاکەوە مەچۆ سەر قادر مەکەش ڕاسپاردەکەی خۆت بگە و بگەڕێەوە هەرچەند ئەو ژنە تۆ وەکو خوشکی خۆت سەیری دەکەی و ئەو ماڵەش ئەوەندە بە ئەخلاقن تۆ وەکو برای خۆی سەیر دەکا بەڵام لەو کاتەدا دەرگاکە داخە بۆی شخصیەتن نەشکێت چونکە تۆ لە پێغەمبەر صلی الله علیه و سلم بەرزترنی ئەگەر خوا نەخواستە ئەو لەوە ترسا بە گومانی خراپی پێ ببرێ دوو مۆزەف لە دایرەیەکان کاتێ ژن و پیاوێک مانەوە بە تەنها چاگوایە پیاوەکە یان ژنەکە یەکێکیان ڕەفیقێکە بانکە یان بڕواتە دەرەوە بۆی دەر یان دەرگاکە پێوە نەدرێ یان پەنجەرەکە پێوە نەدرێ پەردەکەدا نەدرێتەوە نەوەک خوانە ناسک لەو کاتێ بچێتە ژوورە بڵێ ئەو دوانم بە تەنیا بە یەکەوە بینیون فیتنەیەکی لێ بقەومێ شخصیت پاراستن زۆر ئەساسە دکتۆر محەمەد ڕاتب نابلوسی دەفەرمێ ئینسان دەبێت زۆر بە حەزەر بێ کە شخصیەتی لە ناو خەڵکا ورد نەبێ کە لە ناو نەچێت چونکە دروست نابێتەوە ئەفەرمێ خۆت بپارێزە لە کارێک ئەگەر ڕۆژێ لە ڕۆژان دەست کەسێک کەوت و تۆ پێی ماڵوێران بی نمونەیەک دەگێڕێتەوە ئەڵێ کابرایەکی ناسیاوم هەبوو تەلەبەی زانکۆ بوو ئەو مامۆسای زانکۆیە لە دیمەشق مامۆسای ئوستازی جامیعەیە لە کاتێکا کە تەلەبە بوو دەمناسی بەهۆی ئەوەی چوار ساڵ لە جامیعە دەرسم پێوتوەتەوە کاتێ تەخەڕوجیشی کرد سەردانی ماڵیانم کرد و دەعوەتی کردم ناسیاوێکم لەگەڵیانا هەبوو ڕۆژێکیان هات زۆر شپرزە و شپەسحاڵ خواحافیزی لێکردم کوتی مامۆستا جارشکم من و شاری دیمەشق کۆتاییمان پێها لەوانەیە بە حەیاتی بە خزمەت جەنابت نەگەمەوە سەری خۆم هەڵدەگرم وتم پەنا بەخوا کاکە چیت لێ قەوماوە ناتوانین هاوکاریەکت بکەین چ کارێکت کردووە کەسێکت کوشتووە وتی نەوەڵا خوا نەخواستە دزیەکت کردووە وتی نەوەڵا بەڵام مامۆستا شتێکم لێ قەوما کە تەوەقوعم نەدەکرد کاتێک کە خێزانم پێکەوە نا لەو کاتەدا کە خۆمان وەکو حەڵاڵێک بەیەکەوە بووین شەیتان زەلەی پێکرد و کامیرەیەکی ڤیدۆییم بە دیار خۆمانەوە دانا بە بیری ئەوەی شەیتان هانی دام وتی کە پیر بوون ئەو زەمەنەی کە گەنج بوون بە یەکەوە چیتان کردووە نیشانت بداتەوە هاتە بن کڵێشەمانەوە تەسویری تەواوی حاڵەتی خۆمانم کردووە شریتێکم لە بازار بە ئەعارە بە ئیما بە ئەمانەت هێنا چەند جاران لێرە هەبوو شریتی دەنا بە پارە دوایی دەیبردەوە ئەو کاتانە کاسێتی ڤیدۆیی بووە ئەو کاسێتەم هێنا قەدەری خوایی کاتێک کاسێتەکەم بردەوە سێکم ئەو شریتەم بردۆتەوە کە هی خۆمانە کابرای دوکانداریش داوای ئەو فیلمەی لێکراوە چەند نوسخەی لەبەر کۆپی کردوە و تەوزیعی کردوە هەتا ئەمڕۆ بەیانی براکەم هات وتی برا چی لێ قەوما وتم بۆ کاکە وتی من شریتێکی فلیمێکم ئعارە کردو خواستووە کە بردوومەتەوە ماڵەوە سەیەکم خۆ براکەی خۆمەوە براژنمە بەڕووتی بەیەکەوە ئێستا دەبێت چەند ماڵی کەی کردبێ لەبەرەوە مامۆستا وازم لە خانوو لە ماڵ و لە هەموو شتێ هێنا دەڕۆم بۆ لادێیەکی وا لەم وڵاتەدا لەم سووریایە کە جەوازم نییە بڕۆمە دەرەوە ئینا سەری خۆم هەڵدەگرت کە جارێشکە کەسێک لەم وڵاتە من نەبینێتەوە و دواجار خواحافیزی لێ دەکەم ئەبێ وریابی زۆر خەتەرە لە یەک جارە شخصیەتی ئینسان لە دەست دەچێ ها بێ ئەمری کردنێکی شەرع مەسیرەکەی دەگا بەچی شەرع پێت دەفەرمێ ئەگەر دووکانداری ئەمین و ڕاستگۆ بۆ دەست مڕ بەبە چونکە یەک جار لێت بیسترا کە دەستی فڵان کەست بڕیوە تازە سیقەت نامێنێ لە ناو خەڵکا خۆی وا هەیە هەموو جارە فێڵی نەکردووە دەستی یەک دوو کەسی لە معامەلەیە بڕیوە تا ماوە متمانی پێ ناکرێتەوە کراسێکت بە پیسی دڕی هەزار بە پاکی بدڕی جێگای ناگرێتەوە دەبێ وریای خۆت بی کاتێک کەسێک معاملەیەک دەکا لە معاملەکەیە غەدرێک و غەشێک دەکا شخصیەتی خۆی لەدەست دەدا شەرع دەفەرمە ڕاستگۆ بە چونکە کەسی درۆزن متمانەی نییە شەرع دەفەرمە داوێن پاک بە چونکە کەسانی داوێن پیس خەڵک خۆیان لێ دەپارێزێ ناوێرێ بیباتە ناو ماڵ و عایلەیەوە زۆر جار ئینسانی مسلمان ئەبێ وریای قسەکانیشی بێ جاری وایە بە یەک قسە کەسایەتیت پەنا بەخوای پەروەردگار لە دەست دەدەی بەسەرهاتێک لە ئەم ساڵی ڕابردوو ڕووی داوە مامۆستایەکی بەڕێز بۆی جەڵامەوە کە خزمی یەکێک لەو تەرەفانەیە و ماوەیەکی زۆر وتی پێوەی خەریک بووین لە ئەمە تقریبا مانجێک من لەمە بەرەو حادیسێم لەو مامۆستا بەڕێزە کە پیاوێکی زۆر ئیماندار و لە خواترس و بە خەڵکەوە ماندووە بیست دوو برادەر لەگەڵ حرمەتم بۆ ناوی پێشمەرگە بەسەراتەکە لە وا ڕووی داوە دوو برادەر کە پێشمەرگە دەبن لە مەقەڕێکا بەیەکەوەن هەردووچیان خەڵکی شوێنێکن شارۆچکەیەکن یەکیان ئیجازەیەک وەردەگرێ سەرێکی ماڵەوە بداتەوە دەڕاتەوە بۆ ماڵەوە لەو کاتەدا کە دەچێتەوە ماڵەوە قەدەری خوای پەروەردگار تەلەفۆن بۆ خێزانی دەکات دەڵێ وا منیش دێمەوە کە دێتەوە جلیەکی کوردی لەبەرایە و خزمێکیان دراوسێیەکیان شاییان هەبوو بانگیان کردوون بۆ کاتی بوو گواستنەوە ئەمیش بەو جلانەوە دێتەوە بۆ ماڵەوە کابرا دەمێکە خێزانی خۆی نەبینیەوە ماوەی تقریبا دە پانزە ڕۆژێکە لە ماڵ نییە ئەمە لە ڕووی شەرعیەوە خۆ خلافێکی تێدا نەبووە لەگەڵ خێزانەکەیە دروست دەبێ هەر بەو جلانەوە دواتر بۆ ڕۆژی دوایی دەڕواتەوە برادەرەکەی بە خێراتنەوەی دەکات لە مەقەڕەکەی و کۆمەڵە پێشمەرگەش بە دەوریانەوەن ئەڵێت چۆن بوو باش بوو چویتە ماڵەوە دڵت ئیسراحەتی کرد ئەڵێ ئەرەوەڵا حتا تەنانەت دەستم لە جلی ژێرەوەی ژنەکەتدا سەیری ئەم قسەیە ئینسان زاروێت لە یەک قسە ئەدۆڕێ هەر پەلاماری تفەنگە دا و کۆمەڵە برادەر دەکەونە بینیانەوە نایڵن لەوێ بیکوژێ ئەڵێ پەلامار دەستت لە جلی ژنەوەی ژێرەوەی ژنەکەی من داوە کابێت چووی خیانەت لەگەڵ خێزانی من کردووە هەی نامەرد هەی ناپیاو چونکە تۆ برادەری من بووی ئەڵێ کوڕە کاکە ڕاوەستێ ئێستا بۆت ڕوون دەکەمەوە پەلاماری دەدرێ و پێکشێشان دروست دەبێ فەرماندەکان هەردووچیان دەگرێ و دواتر ڕەوانی ماڵەوەیان دەکاتەوە کە بۆ خۆیان بچن ئەم کێشەی لە مەقەڕەکە لا بەرنوبایەکیان یەکتر نەکوژێ کاتێک کابرا دێتەوە ماڵەوە، یەکسەر دەڕواتەوە بۆ ماڵەوە و دایکی لەگەڵ خێزانەکەیا دەژیا. کابرای کە قسەکەی پێ وتراوە، ئەڵێ کاکە، دەڵێ دایکە کوا خێزانم؟ ئەڵێ وەڵا چۆ بۆ بازاڕ شت بۆ مناڵەکان بکڕێ، خاوەنی سێ مناڵیشە فەقیرە. ئەڵێ دەی تۆ بە شاهید بە واستێ بە سێ من هەر ژنەکەم لە مەقەڕەوە تەڵاق داوە. ئەڵێ بۆ خاتری خوا ئاخر کوڕم چ بووە ئاخر تۆ نابێ بزانی تۆ شێت بووی تێک چووی خۆ تۆ لە ماڵ نەبووی ئەڵێ ئەم نامەردەی خێزانم لەگەڵ ئەو نامەردەی برادەرمان دەستی تێکەڵاو کردەوە لەناو ئەو هەموو خەڵکای پێوتم دەستی لە جلەکانی ژێرەوەی دراوە ئەڵێ کوڕی خۆم واللهی ئەو ژنەی تۆ فەقیرە مەگە تا بازاڕ چوێش لەگەڵ خەڵکە ئەینا لەم ماڵەدا ئێمە شەو ڕۆژ بەیەکەوەین واللهی پیاوێکی نامەحرەم ئەو برادەرەی تۆ کە بەیەکەوەن دەرگای ئەم ماڵەی نەکردوێتەوە کە هاتۆشتەوە هەر سەردانیشی نەکردوین هەر هەواڵپرسیشی نەکردوین پێم وت ئەم جلە جوانانەت نەبوو هی کێیە وتی وەڵا هی ژنی فڵان کەسە هی ژنی فڵان کەسە لێم خواستۆ بۆ ئەم شایە بەخوا بۆ خۆم جلێکی وام نەبووە پیاوەکەش دەڵێم من بەو قسەیەم کردووە ژنەکەی جلەکان هی ژنی فڵان کەس بووە بەس من لەبەر لاشەی ژنەکەی خۆما دەستم لێداوە ها قسەیەک جاری وایە کەسایەتێک دروا کابراڵە کۆتایی پێ هاتووە من سەمعەم شکاو لە ناو خەڵکە هەتا هەتا ژنەکەی تەڵاقدا وتی تەقریبا یەک مانگ بە کۆمەڵێ پیاوماقوڵ و مامۆستای ئاینی تا بە پێنج دەفتەر دۆلار سوڵحی ئەو عەشیرەتە کراوە کابرا وتیان لێ خۆش نابێ حای خوشکەکەمانی بردووە لەسەر جلێکی خواسراو کەسایەتی زۆر گرنگە وریاوی لە قسەیەکانەی دۆڕێنی لەسەر جلێکانەی دۆڕێنی بۆیە زانایان وتویانە ئینسان سێ جۆرە هیوا هەیە زاناشە و عاقڵیشە پێش ئەوەی شت ڕووبدا ناهێڵێ ڕووبدا پێش ئەوەی ڕووبدا بەربەستەکەی ئەڵێ وا لافاوێک دێ هێشتا نەگەیشتو ئەم سەدی بۆ دادەنێ هیوا هەیە زانا نییە بەس عاقڵە کە ڕوویدا ناهێڵێ خراپتر بێ لە کاتی ڕوودانا بەربەستەکەی بۆ دادەنێ هیوا هەیە دوول لە ڕووتان ئەحمەقە شتەکە ڕوو دەدا ئەمجا هەوڵەدا چارەسەری بکە کە ڕوویدا چارەسەر زۆر زەحمەتە تازە تامی تیا نامێنێ لەبەرەوە هەوڵ بدە پێش ئەوەی ڕووبدا چارەسەری بۆ دانێی ئەمجا گرنگ ئەوەیە ئێمە سەیر کەین ئایا شخصیەتی ئینسان تۆوەکو خۆت شخصیەتت بە شتێکەوەیە کە لە ناو دەچێ پێغەمبەر صلی الله علیه وسلم فەرمووی یەکێ لە نیشانەکانی قیامەت ئەوەیە کەسایەتی و شخصیەتی ئینسان شخصیته متاعه کەلوپەلەکەیەتی ئەمڕۆ نابینین دەڵێ بەخوا ئەم سارەیە شەخسیەتە ئەبێ سایەقەکەی شەخسیەتی هەبێ نەک سارەکە ئایا ئەگە سارەکە شل لە دەستدا خۆگە هەبێ پیرۆز بێ مانع نیە لە ڕووی شەرعیەوە شتێکی باشت هەبێ بەڵام ئامان ئاگال لەوە بێ هەموو شەخسیەتی تۆ سارەکەت نەبێ خۆگە سارەکە سوتا دەمی کرد فرێدا بە پیانیش ڕۆیشتی هەر ئەو شخصیەتە لەناو خەڵکان ماوە وەکو جاران لەسەر جادەی شەزمەتی فڵان شوێن جا تخوا شخصیەتی ئینسان بەس ئەوە بێ خانووی لە فڵان شوێن هەیە لە گەڕەکە ڕاقیەکانە لە گەڕەکە دەوڵەمەندەکانە هیوا هەیە چۆتە خوازبێنی کچ ئەڵەن کوڕێکی چۆنە ئەڵە کوڕە هەر لێی مەپرسە لە گەڕەکی فڵان شوێن دەژین ئەوەی پیاوە دەوڵەمەندەکانی لێ دەژیا کەواتە شخصیەتەکەی سیر نەکرد شخصیەتەکەی لە خانووەکەی سیر کرد کە ماڵی لە فڵان گەڕەکە بەڵام ئەگەر لە خانە قوڕەکان بێ بەو چاوەوە سەیری نەکە ئەمە یەکێکە لە نیشانەکانی ئاخری زەمان هیوا هەیە جلێکی شاڵی لەبەردایە و کڵاشێکی تازەی لە پێدایە خەڵک دڵە بەخوا لەوانەیە مە زۆر مهم بێ ئایا ئەگەر جلێکی شڕی کرێکاریش لەبەردا بوو هەر ئەو شخصیەتەت ماوە لە ناو خەڵکە ئەگەر ئەو کاتە هەبێ ئەمیشانت لێ موبارەک بێ بەس ئاگات لە خۆت بێ شەخسیەتەکەت هەر جل و بەرگەکە و پێڵاوەکەت و کڵاشەکەت نەبێ ئەگە بە جلی کرێکاری و پاتەی لاسیکیشەوە خەڵک بینی هەر ئەو حرمەتە لەناو خەڵکا لێ بگیرێ ئەمەیان شەخسیەتە ئەوان ئەوجا جلە جوانەکە لەگەڵیا پیرۆزە بۆ ئافرەتێکیش ئەگەر ئەو شتابێ هەروایە ئەگەر وەزیفەیەکت هەیە و خەڵک حورمەتت دەگرێ دەستت بۆ بە سنگەوە دەگرێ بیر لەوە بکەوە ئەگەر ڕۆژێ لەو وەزیفەش دەرکرای چوشیە ماڵەوە ئیمزا و مۆرەکەشیان لێ سەندیەوە خەڵک ئەو حورمەتەت هەر لێ دەگرێ ئەوەیان شەخسیەتە ئەمڕۆ هیچ گرنگ نییە ئەگەر قەڵەمێکت پێیە مۆرێکت پێ ئیشی خەڵک ڕایی دەکەی خەڵک زۆر بە حورمەت بێ گرنگەوەی ئەگەر مۆرەکەشت لەسەر مێزەکە بەجێ هێشت و سادەیی چوویتەوە ماڵەوە ئەو حورمەتەت هەر لەناو خەڵکا ماوە ئەوە شەخسیەتی پێ دەڵێن لەبەرەوە ئەمڕۆ معیارەکان تێک چوون شتەکان شتی کاتین کوڕی فڵان کەسە هیوایە خۆڵ دەشێشێ معاشرەتی فڵان کەسین کوڕی فڵان کەسین ئەوە گرنگ نییە چونکە باو باپیرانی تۆ دەمرن گرنگ خۆتی دەمێنەوە مامۆستا هەژاری موکریانی ڕەحمەتی خوای لێبێ بە کوڕەکەی دەڵێ کوڕی خۆم شێرکۆ ئاگادار بە قەت خۆت بەوە هەڵمەچێشە بڵێ من کوڕی فڵان کەسم هەوڵ بدە لەناو خەڵکا کە خەڵک تۆ و باوکیان بەیەکەوە بینی بڵێن ها ئەو مامە حاجیە لەخوا بزیاد بێ کوڕی باوکی ئەم کوڕە ڕەوش بەرز و ئەخلاق بەرزەیە بۆ خۆت ئەوەندە دیار بە لەناو خەڵکا ئەوەندە خاوەن سیقە و متمانە و شەخسیەت بە خەڵک شانازی بکا باوکت کە بڵێ کوڕەکەم فڵان کەسە نەک شانازی بەوە بکەی من کوڕی فڵان کەسم کە بۆ خۆت هیچ نەبی با هەر کوڕی فڵان کەس بی ئەوەندە کار بکە خۆت بە باوکتەوە قەت هەڵمەکێشە بە عەشرەت و بنەماڵەتەوە کارێکی وا بکە کە ئەوەی دروست کراوە لە ڕابردوودا تۆ وێرانی مەکە هەیە خۆ بنەماڵەکەی زۆر بەڕێزن خاوەن دین بوون خاوەن حرمەت بوون خاوەن دیوەخان بوون کەچی ئەولادەکە هەمووی ڕووخاند دەی تۆش هەوڵ بدە قاتی یەکەمیان بۆ دروست کردو ئەگەر مردی تۆش قاتی دووەم دروست کە با ئەم شخصیت و ڕێزت بەردەوام بێ با ئەو سای و سێبەرت لەسەر خەڵک هەتا هەتایی بێ ئەمە خاڵی یەکەم کەوا ئینسانی ئیماندار پابەندبوونی بە شەرعی خواوە خاوەن کەسایەتی دەکا بە کورتی لە خاڵی دووەمیشا دەڵێم ئەو شتەی شەخصیەتت بۆ دروست دەکا کەسایەتیت دەپارێزێ بریتیە لەوەی چاوت لەو بەشەی خۆتەوە بێ چاوت لەو ماڵەی خۆتەوە بێ کە خوای گەورە پێی ڕەوا بینیوی تموحی زیادە مەکە عالمێکی گەورە هەیە ناوی فەتحی موسڵیە فەتحی موسڵی یەکێکە لەوانی کە لە زۆربەی کتێبە شەرعیەکاندا قسەی زۆر نایاب و جوان و دانسقەی هەیە زۆر وردبین بووە ژیان مەدرسەیە بەڕێزان واللهی ڕۆژانە دەچێت دەرەوە هەمووی ژیان قوتابخانەیەکی گەورەیە زانکۆیەک و پەیمانگایەکە دەتوانی هەر شتەی بیستت بینی دەرسێکی لێ وەرگری ئەفەرمێت ڕۆژێکیان ئەچووم بۆ مزگەوت دوو مناڵ حەو هەشت ساڵانە هاتبوونە دەرەوە لە کۆڵانا یاریان دەکرد هەردووچیان دیار بوو دایکیان ئەو زەمەنە هەموو ژەمەک نان کراوە کولێرەیان پێ بوو بەڵام یەکیان کولێرەکەی بە وشکی پێ بوو یەکیان هەندێ ڕۆنەکەرەشی دایکی لەگەڵدا بووە بە ڕۆنەکەرەکەەوە لە قاپێکا کولێرەکەی دەخوارد ئەوەی کولێرەکەی بە وشکی دەخوارد بە ڕەفیقەکەی وت، وتی، تخوا تۆزێ ڕۆنە کەرەمەیەتێ با منیش بە وشکی نەیخۆم. وتی، نایدەم. وتی، نا تخوا پیاوەتی بکە منیش حەزم لێیەتی. وتی، بە یەک مەرج بۆم ببی بە سەگ. وتی، چۆن؟ وتی، وەرە پەتێک ئەکەمە ملتەوە بۆم بوەڕە وەکوو سەگ منیش لەو ڕۆنەکەرەی خۆم نیوەت ئەدەمێ. وتی، ئامادەم. پەتێکی هێنا و مناڵەکەی پەت کرد و وەک سەگ بەدویا دەوەڕی. ئەویش هەندێ ڕۆنەکەرەی دایە. ئەڵێ کە ئەوەم بینی وتم، ئای تموح! ئای بێ قەناعەتی خۆم هەر بۆ مناڵە ڕەن بە مناڵەکە نەفسیەتێک وای لەکردی بەڵام هەیە گەورەشە پەنا بەخوا وایە هەیە پەنا بەخوا دوول لە ڕووی جەنابتان و ئەهلی مزگەوت بۆ پاروێ نان وەکو سەگ بە دەوری ماڵی خەڵکا دەوەڕێ پیاوی مەرد و پیاوانە حیمایەشی بکەی عیب نییە بەڵام وەڵی حیمایی داوێن پیس و عەرەخۆر و شەڕواڵ پیس و دز و گەندەڵ وەکو ئەو سەگەوایە کە بە دەوری ماڵەکەیا پاس دەکەی هیچ فەرقی نییە حیمایەتی پیاوی دز و درۆزن ئا لەو کاتەدا دەڵێت زۆر خەمم خوارد. مرۆڤ ئەوەندە لە پێناوی تموحێکا، لە پێناوی پارویەک نانا کەسایەتی خۆی ورکا وەکو سەگ بە دەوری خەڵکا بسوڕێتەوە. ئەیبینی ڕۆژانە تۆ بە چاوی خۆت ئەمە. بۆیە پێغەمبەری خوا صلی اللە علیە وسلم فەرمووی، لا یحل لمومن ان یذل نفسه، حەڵاڵ نییە ئەی ئینسان خوا ڕێی پێنەداوی نەفسی خۆت بشکێنی و شەخسیەتی خۆت وردکەی. قالوا یا رسول اللە وما اذلاله نفسه ئەی پێغەمبەری خوا بۆمان ڕوونکەوە ئینسان چۆن شخصیەتی دەشکێ چۆن کەسایەتی لەدەست دەدا فەرمووی يتعرض من البلاء لما لا يقوم له خۆی دەخاتە مەوقعەکەوە شوێنێکەوە کارێکەوە کە توانای هەڵگرتنی نییە و لە دوایدا ئابڕووی دەچێ و شخصیەتی وردەبێ بۆ نمونە لەگەڵ دەوڵەمەندێکا جاری وایە قەت مەچۆ بۆ مەجیسێک نانی پیاوێک مەخۆ کە هەندە دەوڵەمەند بێ ئەوەی کە ئەو ژەمێک لەسەر سفرەکەی دەخورێ تۆ بە یەک مانگ بە خۆت و ماڵ منداڵن نایخۆی ئەخە قەسەم بەخوا سفرەی وا هەیە ئەوەی بە یەک ژەم لەسەری هەڵدەگیرێتەوە من و تۆ ڕەمێ بە یەک مانگ ئەو مەسرەفەمان نەبێ ئەو هەر بە یەک ژەم قەت مەچۆ لەو سەر سفرە نان بخۆ چونکە خوا نەخواستە گەر ڕۆژێ فڵان کەس هات بوو بە میوانت مەسرەفی یەک مانگی خۆت و ماڵ و منداڵیتی بۆ بخەیە بەردەم هێشتا لێشت مەمنون نیە چونکە ئەو هەموو ڕۆژە سفرەی وا ڕازاوەیە کەواتە حەیات چوو شخصیەتت ور بوو لەگەڵ کەسێکا نان بخۆ لەگەڵ کەسێکا هات و چۆ بکە کە وەکو خۆت بێ کە هاتەوە ماڵەوە سەر سفرەت سفرەی تۆش وەکو ئەو بێ شەرمەزاری ڕووت تێ نەکا نەزانی چی بکەی و بۆت قەرەبوو نەکرێتەوە کابرایەک دەیەوێت کچ بێنێ، کچێک بێنێ و بیکا بە هاوسەری ژیانی خۆی، مەچۆ کچی پیاوێک بخوازی کە بە نۆکەری خۆی نازانێ، هەموو ڕۆژێ بە خزمەتکاری بەر دەرگاکەشی ڕات ناگرێ، بچۆ کچی پیاوێک بخوازە کە وەکو خۆت هاوشانی خۆت بێ، لە خۆت ئەوەندە دەوڵەمەندتر نەبێ، بڵێ بڕۆ سەیارەکەم بۆ بشۆ، هێندە بە چاوی ڕێت بێ ڕێزی سەیرت کا، بڵێ کوڕم ئەوە سویچەکە و تۆش وەکو کوڕی ماڵەکە وای، ئەوەیان هەڵبژێرە، و کچەکەش تۆ شوو بە ماڵێک مەکە کە بە قەرەواشیش ڕات نەگرن شوو بە کوڕی ماڵێک بکە کە هاوشانی خۆت بێت چونکە بە دەستی خۆت خۆت سووک کرد ئەو بە خزمەتکاری ماڵەکەشی ڕات ناگرێ ڕەنبێ کوڕەکان لەبەر معجیبی جوانیەکەت بێ هەوڵ بدە ئەگەر هاوشانی خۆت مەبوو خۆت مەخە ڕیزێکەوە کە دوایی بەکو خزمەتکاری ماڵ سەیرت کەن لە ماڵەوە خۆت مەشکێنە دەچێ لای مەسئولێک ئەگە بە حیمای خۆشی تۆی قبوڵ نەبوو هەوەندە بە چاوی سوک سەیری کردی لە لای خوارەوە دانیشتنی گوڕ فەرموو وەرە سەرەوە تۆزێ لە مێزەکەی ئاوا هەناسەیەکی نەدا و سمتەی ڕاخوا داڕزێن هەر ڕزیوە هەر ئەوا تۆزە خۆشی نەجوڵان قەت جارشکە سەردانی مەکەوە چونکەوە خۆی بە حیمایش تۆ قبوڵ ناکە قەت مەڵێ جەناب کتابەکە بدە بە خزمەت بە فەڕاشەکە بدە بڕۆ ئەو ئیمزایان بۆ بکە بەڵام چاوم با بە چاوی نەکەوێ چونکە نەوە بە چاوی سوک سەیرم کە خۆت مەخە شوێنێکەوە مەچۆ بۆ ماڵە کە لە تۆ پێی خۆشتر نەبێ کە سەردانت کردووە کە ڕووی گرژ بوو هیچ حرمەتی بۆ دانەنای چونکە بەدەستی خۆت خۆت شکاندووە هەوڵ بدە شخصیەتی خۆت پارێزە بابەتەکە درێژە هەڵی دەگرم بۆ جومعەکانی داهاتوو ئیشاڵڵا لەسەر گەورەیی پاراستنی شەخسیەت کە ئەمڕۆ ئێمە وەکو موسڵمان و وەکو میلەتی کورد و وەکو هەموو مرۆڤاتی پێویستیمان پێیەتی پشتیوان بەخوای تاک و تەنها لە وتارەکانی داهاتوودا ئەو بابەتە درێژە پێدەدەین خوای پەروەردگار لێت دەپاڕێمەوە بە گەورەی و عەزەمەتی خۆت خوای حرمەتمان نەشکێنی خوای بێ حرمەت و بێ ڕێزمان نەکەی ئەوەی هەمانە خوای هەمووی هی تۆیە خوای بۆمان زیاد کەی و لێمان کەم نەکەیەوە خوایە لە عیلممان لە حیلممان لە ماڵمان لە خێزانمان لە منداڵی باشمان ئەوەی کە هەمانە خوای پەروەردگار بە گەورەی خۆت بۆمان باشتر و زیاتر کەی بێقەدر و حرمەتمان نەکەی لەبەر چاوی یەکتر خوایە بمان پارێزی لە قسەیەک لە کردارێک لە شوێنێک لە ڕەفتارێک لە سەردانێک کە بێ حرمەتمان کا خوایە بمان کەی بە ڕەفیقی ئەو کەسانی کە خاوەنی حرمەتن بمان پارێزی لەو کەسانەی کەوا بە تێکەڵاویان ئینسان بێ حرمەت دەبێ خوای پەروەردگار لەم ڕۆژی موبارەکی جومعەدا لێت دەپاڕێمەوە بە دەستی بەدەست نوێژ و لەگەڵ ئەهلی دیندارا خوایە دوعای ئیماندارێک گیراکەی بۆ ئەو کەسانەی کە نەخۆشن خوایە شیفایان بۆ بنێری یا ڕەبی خوا شیفا بۆ نەخۆشەکان بنێری خوایە بە گەورەی و عەزەمەتی خۆ شیفای بۆ نەخۆشەکان بنێری خوای پەروەردگار بە عەزەمەت و گەورەی خۆ دەرگای ڕزق و ڕۆزی لەو کەسانە بکەیەوە کە دەستکورت و هەژارن دەرگای ڕەحمەتی خۆ لەو کەسانە بکەیەوە کە قەرزار و نەبوونەدارن خوای عاقبەتی هەموو لایەکمان خێرکەی یا عەلیم یا ئەو کەسەی کەوا عیلمت لە فەوقی هەموو عیلمێکەوەیە عیلمی قوتابی و خوێندکارەکانمان زیاد کەی کاتی ئیمتیحانی پلەکانی کۆتایی یا ڕەبی خوایە سەرکەوتویان کەی خوایە دڵی دایک و باوکی تەلەبەکان و خوێندکارەکانمان بەوە خۆش کەی کە گەڕانەوە بە دەرەجەیەکی بەرز و سەری بەرزەوە بگەڕێنەوە خوایە هیدایەت و پاداشتی مامۆستاکانیش بدەیەوە کەوا ڕەنجێکی زۆر لەم کاتەدا بە قوتابیانەوە دەبینن خوایە عیلم و حلمی ئەوانیش زیاد کەی وڵاتمان پڕ لە عیلم و زانست کەی لە شەڕ و ئاشوب و بەڵا و فیتنە خوایە هەموو لایەکمان و موسڵمانان پارێزراو کەی خوای پەروەردگار ئەو زروفەی ناڕەحەتی کە هەیە ئاوێکی بە ڕەحمەتی پێدا کەی ئەوەی کەوا چاوی خێری هەیە و دەستی خێری هەیە و قسەی خێری هەیە موفق و سەربەرزی کەی ئەوەی نێتی خراپی هەیە خوا بە گەورەی خۆت بیهێنەوە سەر ڕێگەی ڕاست و هیدایەتی بدەی ڕەحم بە حاڵی هەموو لایەکمان بکەی ئامین ئامین والحمد لله رب العالمین الحمد لله رب العالمين أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله إمام المتقين اللهم صل على سيدنا